ئازاری ویژدان، ئەستەمبول 25 ی دیسەمبەری ساڵی 1966. زەینەبی خۆشەویستم نووسی بوت کە نامەکانم ڕێک و پێکن و شایەنی خوێندنەوەن ئەم هاندانەی تۆ بووە هۆی ئەوەی کە زیاتر تێبکۆشم هەموو جارێک نامەی باشتر بنووسم بەڵام باسێک کە ئەمجارە دەمەوێ بۆت بنووسم بە پێچەوانەی جاران نەختێک خەماویە کاتێ مامۆستام چیرۆکەی دەگێڕایەوە وا سەغڵەت بووبووم کوڵی گریانم هەستا بوو چەند ڕۆژێ لەمەو بەر حوسێن خەریکی خوێندنەوەی کتێبی خوێندنەوە بوو گەیشتە جێگەیەک کە وشەی ئازاری ویژدانی تێدا بوو. مامۆستا دەربارەی ئازاری ویژدان زۆری هێناو برد لە سەری ڕۆیی. ئەوجا پرسی، تێگەیشتن ئازاری ویژدان چییە؟ هەموو بە یەک دەنگ وەڵامیان دایەوە، بەڵێ مامۆستا تێگەیشتین. مامۆستا وتی ئەوەی تێگەیشتووە با نموونەیەک لە ئازاری ویژدان بهێنێتەوە. کەس وەڵامی نەدایەوە. خۆێ شار دەناسی. ئەو ئێستاش هەر لە ڕیزی هەرە دواوە دادەنیشێ و لەوێ یاری پولێن دەکا یان کاریکاتێران دروست دەکا. مامۆستا بانگی کرد. یە شار هەستە بزانم تا ئێستا هیچ شتێکت بەسەر هاتووە کە بابەتی ئازاری ویژدانی تێدا بێ؟ یە شار هەر وەکوو گوێشی لە قسەکانی مامۆستا نەبووبێ، تەنانەت سەریشیان ڵەبڕی. ئەگەر وەبیرت بێ منداڵێکی زۆر شەیتان و بزێوە، ئەمیش چاکترین ڕێی خۆ دەربازکردن بوو، ئەگەر بیوتایە بەڵێ دەبوایە باسی بکا، ئەگەر بیشی وتبایە نا مامۆستا وازی لێ نەدەهێنا، چونکە بەلای مامۆستاکەمانەوە نابێ ئادەمیزاد هەبێ کە بەدرێژایی تەمەنی چەند جارێک تووشی ئازاری ویژدان نەبووبێ. مامۆستا دووبارە پرسیارەکەی دووپات کردەوە، یەشار لەگەڵ تۆم بوو، چ جاران تووشی ئازاری ویژدان نەبووی؟ یەشار وتی نەخێر قوربان. یەشار بەم قسەیە خۆی ڕزگار کرد، بەڵام سلیمان کە دەیویست خۆی بنوێنێ، پەنجەی بڵند کرد. قوربان من بیڵێم؟ مامۆستا لەسەرخۆ سەرێکی لەقاند. بڵێ بزانم دووچاری چ جۆرە ئازارێکی ویژدان بووی؟ سلیمان وتی بەڵێ مامۆستا زۆریش مامۆستا وتی باشە بڵێ بزانم سلیمان وتی کامیان بڵێم قوربان هەموو مناڵەکان لە پڕمەی پێکەنینیاندا دیار بوو سلیمان دەیویست کات بەڕێ بکا یان لە خۆیەوە شتێک دروست بکا و بیڵێ مامۆستاش بە پێکەنینەوە وتی یانی سلیمان بەڕاست هێندە ئازاری ویژدانت بەسەر هاتووە کە بڵێی ئەمەیان بڵێم یا ئەوەیان سلیمان وتی بەڵێ قوربان زۆریش. مامۆستا وتی دەی باشە یەکێکیان بڵێ. سلیمان وەکو جاران تفێکی قوت دایەوە. لە بیریشتە کە سلیمان کاتی وەڵام دانەوە خۆی دێنێ و خۆی دەبا. بەڵام تا تف قوت نەداتەوە ناتوانێ بدوێ. ئەم جارەیان خۆێنان و بردنەکەی لە جاران زیاتر بوو. دوای ماوەیەک دەستی بە گێڕانەوەی باسەکە کرد. وتی پێویستە هەمیشە ڕێز لە گەوران بگیرێ. ئاگاشمان لە بچووکەکان بێ. چونکە سلیمان قسەکانی بەم قسە بێ سەروپایانە دەست پێ کرد، مامۆستاش لێی هاروهاج بوو. لێی پرسی، باشە باشە، بڵێ بزانم دوایی مەسەلەکە بە چی گەیشت؟ سلیمان دیسانەوە تفێکی قوت دایەوە وتی، دایکێک خەریک بوو ئاوا ئامۆژگاری کوڕەکەی دەکرد، لە ناوەڕاستی قسەکاندا لە دەرگای دەرەوە دەدرێ. دایکەکە لە پەنجەرەکەوە تەماشا دەکا و دەبینێ ئەوە خەزووری لە پشت دەرگاکەوە وەستاوە. بە کوڕەکەی دەڵێ بڕۆ دەرگاکە بکەرەوە، باپیرت هاتووە. پێی بڵێ دایکم لە ماڵەوە نییە. مناڵەکە دەچێ دەرگا دەکاتەوە. دەڵێ باپیرە دایکم چۆتە دەرەوە. پیرەمێردەکەش وەڵام دەداتەوە، دەڵێ بە دایکت بڵێ هەر کاتێک دەچێتە دەرەوە، با سەری لە پەنجەرەکەوە نەهێنێتە دەرێ. سلیمان دیسانەوە تفێکی قوت دایەوە و بێدەنگ بوو. مامۆستا پرسی، ئەم باسە بە سەر خۆت هاتووە؟ سلیمان وتی، نەخێر، لە ڕۆژنامەدا خوێندوومەتەوە. مامۆستا وتی، باشە جا تۆ تووشی ئازاری ویژدان بووی، خۆ ئەمە چ پەیوەندیکی بە تۆوە نەبوو؟ وتی، من قوربان، من بۆ؟ دایکی مناڵەکە دووچار بوو. ئەمجار مامۆستا لە قوتابیەکانی دیکەی پرسی، کێ خۆی دووچاری ئازاری ویژدان بووە؟ با بێت باسی بکا. چەند کەسێک سەروشتێکیان وت، بەڵام هەموویان پەیوەندیان بە کەسانی دیکەوە هەبوو. مامۆستا وتی وا دیارە هیچ کامێکتان نازان ئازاری ویژدان مانای چی. هەر کەسێ کە ئازاری ویژدان دەچێژێ دەبێ بەسەراتێکی خراپی بەسەراتبێ بووبێتە هۆی سەغڵەتی کەسانی دی بە جۆرێک کە جگە لە پەشیمانی و داخ و خەفەت خواردن چارەیەکی دیکەی نەبێ. مامۆستا کەمێک بێدەنگ بوو. لە دواییدا لە سەری ڕۆیی. وتی ئێستا من نموونەیەکتان لە ئازاری ویژدان بۆ دەگێڕمەوە، هەموومان ورتەمان لە خۆ بڕیبوو، بە وردی گوێمان دا بۆ قسەکانی مامۆستا. مامۆستا وتی من قوتابی ناوەندی بووم، بەڕێوەبەرەکەمان پیاوێکی زۆر کەللەڕەق بوو. تازە قوتابخانە کرابۆوە، دەرس دەستی پێکردبوو. چەند قوتابیەکی تازە هاتبوونە پۆلەکەی ئێمە، هێشتا ناویانمان نەدەزانی، یەکێک لەوانە هەمیشە دەستی چەپی لە گیرفانیدا بوو، هیچ کاتێک دەستی لە گیرفانی دەرنەدەهێنا، ئێمەش هێشتا زۆر لە یەکتری شارەزا نەبووبووین، نەماندەتوانی لێی بپرسین، بۆ دەستت دەرنایەنی؟ ڕۆژێکی دوانیوەڕۆ کە هاتبووینەوە قوتابخانە و لە حەسار خەریکی یاریکردن بووین، بەڕێوەبەری قوتابخانە هاتە حەسارەکە، بانگی مناڵەکەی کرد، مناڵەکە بە ڕاکردن بێ ئەوەی دەست لە گیرفانی دەربێنێ چووە بەردەمی بەڕێوەبەر ڕاوەستا. کە ئێمە شارەزای بەڕێوەبەر بووین، دەمانزانی لە کردەوەی منداڵەکە چەند پەس دەبێ. دەستمان لە یاری هەڵگرت و بە چاوەڕوانی وەستاین تا بزانین کار دەگاتە کوێ. بەڕێوەبەر لەم ڕەفتارەی مناڵەکە زۆر تووڕە بوو. نەڕاندی بۆ دەستت ناوەتە گیرفانت؟ مناڵەکە وەڵامی نەدایەوە و سەری داخستبوو. ئێمەش هەموو لە دەوری بەڕێوەبەر کۆبووبینەوە و دووبارە بەڕێوەبەر نەڕاندی، لەگەڵ تۆم بوو، وتم دەستت دەربێنە. مناڵەکە دیسانەوە نقەی نەکردەوە. بەڕێوەبەر ئەمجارە توندتر شێڕاندی. دەڵێی کەڕی! مناڵەکە بە هێمنی و بە قوڕگێکی پڕ لە گریانەوە وەڵامی دایەوە. گوێم لێتە قوربان. بەڕێوەبەر کە زۆر توڕە بوو وتی، ئێرە جێگەی سنگ دەڕپەڕاندن و ملهوڕی نییە. وتم، دەستت دەربێنە. مناڵەکە گوێی نەدایە و دەستی لە گیرفانی دەرنەهێنا. بەڕێوەبەر زللەیەکی وای لە بنا گوێی دا. ئاگری لە چاو بەردا. زللەکە هێندە بەتین بوو مناڵەکە نەیتوانی خۆی ڕاگرێ. کەوت و دەستی لە گیرفانی هاتە دەر. بەم دیمەنە هەموومان واقمان وڕما. بێدەنگیەکی سامناک هەموو لایەکی داگرت. لە دواوە چرپە چرپ دەستی پێکرد. بەڕێوەبەر خۆشی لە ئێمە خراپتری لێ هات، وەکوو کۆتەڵی بێ جوڵە ڕاوەستا و لە جێی خۆی وشک بوو. خۆشی نەیدەزانی چی بکا، چۆن سەر و بنی کێشەکەوک خۆی لێ بکاتەوە. چونکە مناڵەکە دەستی چەپی نەبوو، دەستە دەستکردەکەی هاتبووە دەرێ و کەوتبووە گۆڕێ، تازە تێگەیشتین بۆچی ئەو بە سزمانە هەمیشە دەستی چەپی لە گیرفان دەنا. بەڕێوەبەر کە چاوی پڕ ببوو لە فرمێسک، مناڵەکەی لەسەر عەرز هەڵگرتەوە و وتی کوڕی خۆم، بۆچی لە پێشدا نەدووت؟ دوایی دەستی مناڵەکەی گرت و بردیە ژوورەکەی خۆی، بەڵام ئەمە هیچ سوودێکی نەبوو. کوڕەکە لە ڕۆژی دواییەوە نەهاتەوە قوتابخانە و هێندەش تەریق ببووەوە تەنانەت نەچووە قوتابخانەیەکی تریش. لە دواییدا بیسمان بەڕێوەبەر داوای لێبوردنی لە مناڵەکە و دایک و باوکیشی کردووە، گفتی داوە کە بە هەموو جۆرێ ئاگای لێی بێ، بەڵام کوڕەکە دیسانەوە هەر ئامادە نەبوو بێتەوە قوتابخانە. کاتێ مامۆستام بە سەراتە ناخۆشەی گێڕایەوە، بێدەنگیکی سارد پۆلەکەی داگرت. چیرۆکەکە هێندە کاریگەر بوو ماوەیەک هەر نەمانتوانی ورتە بکەین. کاتێ زەنگی پشوودان لی دا و مامۆستا خەریک بوو بچێتە دەرەوە، وتی، بەم جۆرە بەڕێوەبەرەکەمان تا دواڕۆژی ژیانی لە داوی ئازاری ویژدان ڕزگاری نابێ. بەمە دەڵێن ئازاری ویژدان. هەر کە مامۆستا لە پۆل چووە دەرێ، سلیمان وتی، ئێ خۆ مامۆستاش باسی خۆی نەکرد. یەکێک لە مناڵەکان وەڵامی دایەوە، مامۆستا بێگوناهە. هیچ کەسێ ئیشە خراپەکانی خۆی لە بەر چاو نییە. ئێمە هەموومان هەر خراپەی خەڵکیمان لە بەر چاوە. بەیانی ئەو ڕۆژە کە هاتینەوە قوتابخانە دەمیر وتی، من باسی ئازاری ویژدانم لە باوکم پرسیوە. باوکم وتوێتی، مناڵان دووچاری ئازاری ویژدان نابن. ئازاری ویژدان هەر هی گەورەکانە. من ڕاکەی باوکی دەمیرم پێ ڕاستە. تۆ دەڵێی چی؟ دەزانم دەرس و مەشق و ئەرکی ماڵەوەت زۆرن، بەڵام هەوڵ بدە وەڵامی نامەکانی منیش دوانەکەون. نازانی چەند بە تاسەی گەشتنی وەڵامەکانم. هەموو ڕۆژێک کە دێمە ماڵێ لە دایکم دەپرسم، نامەم بۆ هاتووە یان نا؟